بۆیە زانایان دەفەرموون واجبە لەسەر ئەو کەسەی واجبە لەسەری کە دەزانی لەو سەردەمەیدا بیدعە و خورافیات زۆرە وەسیەت بنووسی بۆ ئەو کارە ناشرعیانەی کە ئەنجام دەدرێتن هەر کارە ناشرعیە کە ئەنجام درێ پێویستە لەسەر ئەو کەسەی کەس و کاری خۆی ئاگدار بکاتە ئەو کارەی نەیکەن با بینوسێتن وەسیەت بێ لەسەر من قورآن فرۆشەکان نێن لە تازەی قورآن بەسەر بخوێنن وەسیەت بێ لەسەر من ئەو مەلاژنە چی پێ دەرێن دێتە ناوژنان سەردولکەی دەرێتن و دەفەی لێ دەدا و چی دەکا و چی دەکا کۆمەڵە پارێک لە ئافرەتانیش بەردەداتەوە ئەوەم ناوێتن برێتن ئەوە دینی ئەو شتانە و هەروەها بە هەمان شێ وەسیەت بکاتن ئەو کەسەی کە دەمشواتن کەسێکی لە دیندار شارەزار بیتن عیب و عارێکمە بوو بە هەمان شێ بڵاوی نەکاتەوە و هەروەها وەسیەت بکاتن ئەو کەسە با خەڵک تێبگەین بۆ ئەوێ بێن نوێژم لەسەر بکەن و خەڵکانێکی زۆر بێن سەقەبران بۆ ئەوەی دوعام بۆ بکەن و هەر کارە ناشەرعیە کە دەزانی لە وڵاتدا هەیە ئینشاءله ئەگەر هەر لە داهاتوو باس دەکەین بابی نووسیتن ئەگەر ئەو کەسە زانی کە سوکارەکەیتی خوشتیتی دایشیتی تاوان و گوناح دەکەن لە خۆ دەدەن شین و ڕۆڕۆ دەکەن و لەگەر ئەوەشدا وەسیەتی نەکرد ئەو کەسە تاوان دەگاتێ گوناحی دەگاتێ چونکە حەدیثمان هەیە پێغەمبەر دەفەرمێ صلی الله علیه وسلم مردوو ئازاد درێتن سزای دەچێشتن بەو شین و ڕۆڕۆی کە کەس و کارەکەی لەگەڵی دەکەن زازانیان دەفرمەوە ئەو کەسەیە کە دەزانیتن کەس و کارەکەی لە خۆ دەدەن شین و ڕۆڕۆی بۆ دەکەن لەگەر ئەوەشدا پێیان ناڵێ وەمەکەن وەسیەت ناکاتن جابێ ئەو کەسەی کە دەیوێتن تاوان و گوناح ڕوونەداتن باوەسیەت بکاتن هەر بیدعە و خورافیاتێک کە لەو سەردەمە هەیە باوەبرێتن پێی برێتن ئەو شتانە بۆ مەکە نامانێتن پاشان ئەگەر لە دوای ئەو کرا ئەوەی لە سەروێک گەیاندیەتی ئەو کەسانێک کە تاوانی گوناح دەکەن ئەوە لەسرە خۆیانە